کاتێک لە لایەنە مەعنەویەکانی ژیان دەدوێین وەک عەشق و دڵسۆزی و میهرەبانی وەک ناوێکی خوازراو سوود لە وشەی دڵ دەبینین. توێژەرەوان لەو باوەڕەدان کە دڵ لەگەڵ مێشک و بەشەکانی دیکەی جەستە سێ جۆر پەیوەندی هەیە، نۆرۆ لۆژیکی لە ڕێگەی لێدانی دەمارەکانەوە، بایۆکیمیایی لە ڕێگەی هۆرمۆن و گلاندە دەمارەکانەوە، بایۆفیزیکی لە ڕێگەی فشارە شەپۆلەکانەوە. بۆ ساتێک لە ئێستادا وچانێک بدە و بوەستە، دەست بخەرە سەر دڵت، بێگومان بە، ئەمە ئەو شوێنەیە کە شادی تۆ لێرەدایە، لێرە دەژی، دەتوانی بە ئاسانی هەستی پێ بکەی. وچانێک بدە، گوێ بۆ نەوای دڵت شل بکە، هەر کەسە و دەبێ خودی خۆی ئاراستەی ژیانی خۆی هەڵبژێرێ. بێهودە مەڕوانە دەوروبەر و سەرنج مەدە کێ چ ڕێیەک هەڵدەبژێرێ، پێشەنگ بە نەک شوێنکەوتوو، هەنگاو لە ڕێیەکدا هەڵگرە کە دڵت دەیخوازێ. ئەو کاتە هێندە هەنگاوەکانت جێگیر دەبن کە زەوی گەواهیدەری متمانە و خۆراگریت دەبێ بەم جۆرە دیمەنێک دەبینی تا ئێستا ژیان دەرگاکەی بەڕووی کەس داواڵا نەکردووە ئاوازێک بخوێنە کەس نەی خوێندبێ ئەندێشەیەک بکە کەس بە مێشکیدا نەهاتبێ. هەنگاو لە شوێنێک هەڵگرە کەس پێیدا نەڕۆیشتبێ. فرمێسکێک دابڕێژە کەس بۆ خودای نەڕشتبێ. ئاسوودەیی و ئارامییەک بە کەسەکان ببەخشە کەس پێی نەبەخشیبن. داوا لە خودا بکە لە کاتێکدا تۆ لە خۆی بگرێ کە لە هیچ شوێنێک قبووڵت ناکەن. بە عەشقێکەوە کەسانی ترت خۆش بوێ کەس تا ئێستا هەستی پێ نەکردبێت و دلێرانە لە گۆڕەپانی ژیاندا خەبات بکە. ئەڵێن گەشبینی هێزێکی دەروونی کارایە کە خاوەنی ئەم جۆرە دەروونە بە زەردەخەنەوە بۆ بەیانی دەڕوانێ و بە گیانێکی تازە و تێکۆشەرانەوە هەوڵی گەیشتن بۆ ئامانجێکەیەدا و بە دەروونێکی سەرکەوتووانەوە و دوور لە هیوابڕاوی کۆشش دەکا. خوێنگەرمیش بریتییە لەوەی کە تۆ هەست کەی ئەو کارەی تێیدا دەژیت یاخود ئەو فیکر و پرەنسیپە لە لاشت زیندووە و لەگەڵ خوێنی ناو دەمارەکانت هاتوچۆکا و لە دڵتدا شەپۆ لە داو لە ناخەدا هاوار بکە و پەلت لێ بکە و بەرەو جووڵە و کردار ئاڕاستەت بکە و پێیەوە تەواو سەرقاڵت بکە. بەڵام ئەکرێ بپرسین بۆچی گەشبینی و گەرم و گوڕیمان لە دەست دەدەین کە لە ڕاستیدا دەبێتە هۆکارێکی خراپ بۆ سەر ژیانمان؟ ئەمە کاتێک ڕووەدا کە هەوڵی گرتنەبەری ڕێگەیەکی سەلامەت بدەین و تەنها هەوڵی بەدەستهێنانی ئامانجی واقعی زامنکراو بدەین و دەروون و ژیانمان لەناو چەند دیوارێکی نیمچە بەرز و لاڕێک بەند بکەین و دەروونمان لە چێژی ئەو خۆشیە گەورەیە بێبەش بکەین کە بێتە خاڵێکی باش و بەسوود بۆ هەموو ئەو وروژاندن و هەڵچوونانەی کە لەگەڵ خۆیدا دەیهێنێ. ئێمە کاتێک هەڵبژاردن و سەرپشکییەکانی بەردەستمان لە ژیانێکی سەرگەردانانەدا هەڵدەسەنگێنین لە پێناو بەدەستهێنانی ژیانێکی ئارام و دوور لە ئازار و هیوابڕاوی سەرەڕای بوونی خۆشی و ناخۆشیەکان ئەوە لە ڕاستیدا خۆمان ڕووبەڕووی مەترسیەکانی کەوتن و بێهیواییەکەینەوە لە ئەنجامیشدا گەشبینی و خوێنگەرمی لە دەست دەچن هەر کاتێکیش ئەم دوانەمان لەدەست چوو، پێویستە بەو پەڕی تواناوە هەوڵ بەین بۆ شتێکی دیکە کە بتوانێ دووبارە ئەو هەستە زیندوو بکاتەوە. تیۆدۆر ڕۆزفێڵت وتوویەتی شتێکی باش و گونجاوە کە زداتی ئەوە بکەیم هەستیت بە ئەنجامدانی کۆمەڵێک کاری سەخت و ناباو لە پێناو بەدەستهێنانی سەرکەوتنی گەورە، تەنانەت ئەگەر هەندێک جار ڕووبەڕووی بەزین و شکستیش ببیتەوە تاوەکو ئەوانی ڕۆحیان مردوو ناتوان قبوڵی خۆشی زۆر و ناخۆشی زۆر بکەن هان بدرێن و ورەیان بەرز بێتەوە چونکە ئەمانە لە ناوچەیەکی خۆڵەمێشی ژیان بەسەر دەبەن کە نازانێ سەرکەوتن و تێکشکان چیە. نەبوونی هەستی گەشبینی و ئاوێتە نەبوون لەگەڵ خەڵکی و بابەتەکان و نەبوونی چالاکی لە زیندوویت دەهێنێتە خوارەوە، بە بێ بوونی خەون و خەیاڵێکی ساڕێژکەر ژیانت بۆن و بەرامە و هێزی خۆی لە دەسەدا. بەبێ بوونی ئاسۆیەکی فراوان لە ژیانتدا و نەبوونی خەونێک کە ئازایەتی و گەشبینیت پێ ببەخشێ، هاندەرت بێ، دەگەیتە سەرنجامێکی خۆڵەمێشی و ژیانێکی سلبیامێز کە ئیجابییەکەی دادەماڵێ و نایهێڵێ. بۆ دەربازبوون لە ژیانی خۆڵەمێشی شێوازی ژیانی خۆت بگۆڕە بەوەی کە لە دوای گرتنەبەری هۆکارەکان هەوڵی بەدەستهێنانی خۆشحاڵی و بەختەوەری بە لە کارەکانتدا. چالاکیەکانت ئاڵوگۆڕ پێبکە و لە چالاکیەوە بگوازەرەوە بۆ یەکێکی دیکە، لەسەر یەک جۆر چالاکی بەردەوام مەبە تاوەکو بێتاقەتی نەتگرێ و لێی وەڕس نەبی. هەمیشە شتی نوێ تاقیبکەرەوە و خۆشەویستیت بۆی هەبێ و پەرەی پێبدە و با ببێتە یەکێک لە سیما جیاکەرەوەکانی ژیانت. زەردەخەنە بگێڕەرەوە بۆ سەر لێوەکانت. جموجوڵ و چالاکی وەرزشی ئەنجام بدە. کاتێک لاشەت پێویستی پێی بوو ئیسراحەتی پێ ببەخشە، بزانە کە بۆچی مناڵ ئەوەندە چالاک و بە جموجوڵە، ئەگەر ویستیشی بخەوێ خێرا دەخەوێ و زوو هەڵەسێ، چونکە وا هەست دەکا جیهان هەموو لە ئاشتی و ئارامیدایە، کاتێکیش لە خەو هەڵەسێ دەست دەکا بە یاری کردن، کەواتە تۆش وەکوو کەسێکی ئیجابیانە بژی و وەکوو مناڵێکیش بخەوە کە هەست بە هیچ دوو دڵی و بێزارییەک ناکا. خەون بە جوانییەوە ببینە و ئەندێشە و خەیاڵی ئیجابی بە مێشکتدا بێ. ئیمانت بە هاتنەدیی مەحاڵ هەبێ. بیر لە ئەنجامدانی شتەکان بکەرەوە و ترسیشت لە شکست نەبێ. هێز و توانایەکی باڵا بەدەست بێنە، بە هەڵکێشانی هەناسەیەکی قووڵ بە درێژایی ساتەکان و چێژ لە هەموو کارێک وەربگرە کە ئەنجامێدەی. زمانێکی نوێ فێر ببە، هەمیشە یادی ئەو کاتانە بکە، کە سەرکەوتنی تێدا بەدەست دێ لە ژیانتدا چونکە یارمەتیت دەدا لەسەر پێشبینیکردنی هاتنە دی سەرکەوتنەکان و هەستکردنیش بەم کاتانە جارێکی تر تام و چێژت پێ دەبەخشێ. لە دنیادا هیچ مرۆڤێک بوونی نییە کە لە هەموو ڕوویەکەوە تێر و تەواو بێ. ئەگەر هاتوو هیچ خەسڵەتێکت لە خۆتدا شک نەبرد کە هاندەرت بێ بۆ بەرەو پێشوون، ئەوەندە بەسە کە لەگەڵ خۆتدا ڕاست بیت و ئەوەش بکە بە خاڵی دەستپێکردن بۆ خۆت. دەزانی ئەوەی کە تیایدا شکست دەخۆی کارەساتێک نیە پشتت بدا بە زەویدا و بتکوژێ بەڵکو هێز و توانا و ورەبەرزیت زیاد دەکا بەرامبەر بە بارودۆخەکان. نوقمی نێو دەریای ڕابردوو مەبە بەوەی کەوا هەمیشە لەناو ئەزمونە شکست خواردوەکاندا بژیت بۆ داهاتوو بڕوانە و بزانە کەوا چیت هەیە بۆ بەیانی پێشکەشی بکەی کاتەکانت بهدەر مەدە و بەرهەمە تیایدا هەبێ لەگەڵ کەسانی ئیجابی و بڕوابەخۆبوودا نەبێت دامەنیشە، دامەنیشە لەگەڵ ئەو شەیتانە بێ بەرهەمانەی کە هەمیشە لە بیری کارەکانی ڕابردوودان. سەرنج بدە کە چیت پێویستە، فێربوون و فێرکردن، مەشقکردن و ڕاهێنان، زمانزانی و لێهاتوویی لە کاردا، هاوبەشیکردن لەگەڵ ئەوانی دیکەدا، هەوڵی بەدەستهێنانی ئەوانە بدە کە دەبنە قەڵایەک کەواتە تۆ لە بیرێکی باشدای، ڕێگە مەدە سستی و سلبیات لە بیر و هۆشتدا بوونیان هەبێ و بیانگۆڕە بە شتانێکی دیکەی باش و سوودمەند. بزانە کە سەرەتا گرانترین و قورسترین بەشە لە هەر کارێکدا. ئەمڕۆ هەلێکە بۆ قەرەبووکردنەوەی دوێنێ و دروستکردنی سبەینێ. لە ژیاندا وەکو زووکوڵان بە، هەر کاتێک هاتیتەوە کوڵ، بەو پەڕی ئارامییەوە دەنگت لێوە بێ. لە دەرەوە گڤەی با دێ، دەتوانی لە بەرامبەریدا دیوارێک دروست بکەی یان ئاشێکی هەوایی، بڕیار لە لای تۆیە. دەزانی فەلسەفەی داهێنانی خلیسکێنە چیە؟ دەیانەوێ بە مناڵی فێری مرۆڤی بکەن کە ڕۆیشتنە سەرەوە چەندە قورسە و دابەزین چەندە ئاسانە. وەکو کۆلارە بژی، هەرچەند دەزانێ ژیانی بەسراوە بە بەکرێیەکی زۆر ناسکەوە، بەڵام بۆ خۆی لە ئاسماندا هەر خەریکی سەماکردن و خۆشیە. هەستەکانت دەربخە بۆ ئەوەی متمانە دروست بکەیت و سەرڕاستی بهێنیتە کایەوە هەموو مرۆڤێک بێهاوتایە ئەگەر ئەوت لە بارودۆخە جیاجیەکاندا نەبینی بێ بەڕاستی ناتوانیت بەسی پەیوەندی خۆشەویستانە بەختەوەری بەدواوەیە تۆ دەتوانی خۆت لە داوی ناخۆشیەکانی ڕابردوو ڕەها بکەی، هێز و تواناکانت بە ئاسودەیی و ڕاستگۆیانە دەرببڕە، لە بری ئەوەی ئەوانی تر سەرزەنشت بکەی بە دوای ڕێگا چارەیەکدا بگەڕێ، خۆت بە ئەندازەی ئەوانی تر خۆش بوێ. وتراوە جوانترین ساتەکانی ژیان ئەو ساتەیە کە تۆ لەناو دڵی خەڵکیدا ئەژیت بێ ئەوەی ناپاکی و فێڵیان لێ بکەی جوانترین ساتەکانی ژیان ئەو ساتانەن کە دەوروبەرت لێت تێگەن و برینەکانت ساڕێژ دەکەن یان لە کاتی بەڵا و ناڕەحەتی و خەمەکانتدا توانی سەرت بخەیتە سەر شانیان. ڕۆژێک دەربارەی بڕیاردانی پرسێکی بازرگانی پێویستی بە ڕاوێژ بوو، حەکیمەکە داوای لە موریدەکانی کرد تاوەکو ئەو پیاوە بازرگانە بهێنن بۆ لای. یەکێ لە موریدەکان بە ناڕازییەوە وتی، ئوستاد، بەڵام ئەو بازرگانێکی شکستخواردووە ناکرێ متمانە بە ڕاوێژەکەی بکرێ. حەکیمەکە وەڵامی دایەوە، شکست ڕووداوێکە، نەک کەسێک. کەسێکی شکستخواردوو بە بەراورد لەگەڵ کەسێکی بێئەزموون هەزاران هەنگاو لە پێشترە، ئەو ڕوویەکی دیکەی سەرکەوتنی باشکرا بینیوە و تاڵی و تۆڕەکانی پەیوەست بە شکست دەناسێتەوە، ئەو باشتر لە هەر کەسێکی دیکە ئەتوانێ ئاستەنگەکانی شکستمان پێ بناسێنێ، کاتێ کەسێک سەرکەوتوو دەبێ بزانە کە شتێک فێر نەبووە، بەڵام کاتێک تووشی شکست دەبێ وریابە ئەو هەزاران شت فێر بووە، ئەگەر بوێری خۆی لەدەست نەدابێ دەتوانێ بیگوێزێتەوە بۆ کەسانی تریش. کاتێک کەسێک شکست دەخوا هەرگیز و تا هەتایە پێی مەڵێ ئەو شکستی خواردووە، بەڵکو پێی بڵێ ئەو هێشتا سەرکەوتنی بەدەست نەهێناوە. خۆشەویستان و هاوڕێیانی بەرنامەی نۆژین ئەڵقەی ئەمڕۆی بەرنمەکەتان بە پایان گەیشت سپاس بۆ هاوڕێتیتان سپاسی ئەکتاوی ڕەکەم لە ژووری کۆنتۆڵ تا بەرنامەی سبەینێ خواتان لەگەڵ